من هیچی کە قسەم نەکرد بەڵام نەمەتوانی دەنگی پیاکێشانی سەرقۆچ بە دەواازەی شاری مەژیدۆ لە بیرخۆم ببەمەوە و ئەمزانی کە لەو شارەدا هەر ژنێکی میسری بکەوێتە دەست سەربازە سریانیەکان بەبێ ڕەزامەندی خۆی دەست درێژی ئەکرێتە سەری، بەڵام سەرەڕای ئەمانە خۆشحاڵ بووم لەوەی کە شێتێکی ئەوها ڕەوشت جوانم ئەبینی. من هێشتا باسی دەرباریەکان واتە بنەماڵەی پاشایەتی ئەخناتونم نەکردوە کە لە تەبەسەوە هاتن، ئەوان نەیانتوانی لەگەڵ فیرعەوندا بێن بۆ شاری ئاسۆ چونکە ئەخناتون ئەوەندە بەپەلە لە تەبەسەوە بەڕێکەوت، کە دەرباریەکان بە فریا نەکەوتن لەگەڵیدا بە ڕێبکەون و ئەوان دوایی هاتن ژیانی دەرباریەکان جگەلەوەی کە بەردەوام لە فیرعون و نزیک بن و لە کاتی پێکەنینی ئەوانیش پێ بکەن و لە کاتی پەژارشدا خۆیان خەمبار نیشان بدەن هیچ ئامانجێکی تری نەبوو باوکەکانیشیان لە سەردەمی فیرعونەکانی پێشوو ئەم کارایانە کرد و بوونیان کاریگەریەتیەکی تری نەبوو نەوەکان پیشە و ناوی باوکیان بۆ ئەبووە میرات لەگەڵ ئەوەشدا کە زۆربەی دەرباریەکان هیچ کارێکیان ناکرد بەڵام پیشەی ڕسمیان هەبوو پلە و پایەکەی خۆیان لەگەڵ یەکتریدا بەراورد دەکرد و هەر یەکێکان هەوڵیەدا وای نیشان بدا کە پیشەی ئەو گەورەتر و بەڕێزترە لە کاری ئەوانی تر هەندێ جاریش کە پیشەی یەکێک لە دەرباریەکان واتە خزمەکانی فیرعون لە پلەی ئەوانی تر بەرزتر ئەنرخێنرا ئەوەی تر وای دەرەخست کە ئەگەرچی بە ڕواڵەت پایی ئەو نزمترە بەڵام لە مانادا پیشەکەی ئەو گرنگتر و بەرزترە و هاوڕێکانی ئەو کەسەش وایان نیشانەدا کە قسەکەی ڕاستە. پیشەی دەربارییەکانی فیرعەون بریتی بوو لە پێڵاو دانەری دەربار و چەتردار و نانەوای دەربار و خەیاتی دەربار و شەرابچی و ئەوان لە هەموو تەمەنیاندا تەنانەت یەک جاریش کەوش و چەتری فیرعەونیان هەڵناگرت و یەک جاریش نانیان بۆ نەئەکرد و یەک جاریش جامێکی شەرابیان نەئەدایە دەستی چونکە هەموو لە پیاوانی دەرباری بوون و پێیان نەنگ بوو ئەم کارانە بکەن و ئەم ئەرکانەیان بە بەندەکان یان خزمەتکارەکان ئەسپارد و لەبەر ئەوەی بەردەوام ئاگام لە باری تەندروستی فیرعەون بوو ئەو ڕۆژەی کە دەرباریەکان بە سواری کەشتی لە تەبەسەوە هاتن هەر ئەوەندە کە گەیشتنە شاری ئاسۆ دەستیان بە خوێندنی سرودی ئاتونی خوای نوێ کرد بۆ ئەوەی وای نیشان بدەن کە باوەڕیان بەخوایەکەی فیرعەون هەیە پاشان لەو خێمانەی کە لە کەناری ڕووبار هەڵیاندا نیشتە جێبوون هەتا خانوەکانی شار دروست ببێ و لەوێ ئەیان خوارد و ئەیان نۆشیەوە و چێژیان لە ژیان وەرەگرت چونکە وەرزی زستانی میسر بە تەواوەتی کۆتایی پێهاتبوو وەرزی بەهار دەستی پێکردبوو باڵندەکان ئەیان خوێن دەربارەکان ئەوەندە خزمەتکار و بەندیان هەبوو کە تەنیا جێگەی حەوانەوەی ئەوان بە شارێک لە قەڵەمەدرا چونکە ئەوان نیانەتوانی بەبێ بەندە و خزمەتکار ژیان بەسەر ببەن و هەندێ لەوان تەنانەت توانای شوشتنی دەستەکانیشان نەبوو ئەبواە بەندەکان دەستیان بۆ بشوشتنایە بەڵام شتێکیان هەرگیز لەبیر نەئەچوو کەمتەرخەمیان لێی ناکرد و ئەویش ئەوە بوو کە فیرعەون لە هەر شوێنێک بواە ئەوانیش لەوێ بوونایە بۆ ئەوەی ئەخناتون بیان بینێت و ناو و شێوەیانی فەرامۆش نەکردایە ئەوان کاتێک کە بینیان فیرعون حەزەکە شارەکە زوو تەواو بێ بە نایشیانە کرد و خۆم بینیم کە هەندێ لە ژنە جوانەکانی دەربار بە ڕووتی لەسەر زەوی دائەنیشتن و خشتیانە بڕی و هەندێ لە پیاوەکانیشیان لە کاتێکدا کە بەندەکان چەتریان لەبان سەریانەوە ڕاگرتبوو کە هەتاو لیان نەدا خشتەکانیان یەک لە دوای یەکتری لەسەر دیوارەکە دائەنا و وەستاکان هەمیشە لەم بەننا نەزان و ڕیاییانە بەداخ بوون، چونکە ئەوان بەنناییان نەئەزانی و خشتەکانیان بە جۆرێک لەسەر یەکتری دائەنا کە وەستا ڕاستەقینەکان ناچارەبوون ئەو دیوارانە بڕوخێن و سەر لەنوێ دروستی بکەنەوە. دەربارییەکان بە کارەکەی خۆیانەوە ئەنازین و هەموو ڕۆژێک دەستە تلۆق کردووەکەی خۆیان نیشانی فیرعەونەدا بۆ ئەوەی بزانن کە چۆن بۆ دروستکردنی شاری خوایەکەی ئەو زەحمەتەکێشن. لە دوای چەند ڕۆژیش لە کاری بەنایی ماندوو ئەبوون و بۆ ئەوەی کارەکەیان جۆرا و جۆر بێ دەستیان بەناشتنی نەمام و باخەوانیە کرد و ئینجا نۆبەی باخەوانەکان بوو کە لە تاو تووڕەبوونیان پەنا ببەنە بەرخوایەکانی میسر چونکە هەرچیەک باخەوانەکان ئەیانچان ئەوان وشکیانە کردەوە و نەمامە بچووکەکانیان لە ناوە برد و جۆگەلەکانی ئاویان تێکەدا. باخەوانەکان و ئەوانەی نەمامیانە چان نیانتوانی باشکرا بەرامبەر بە پیاوەکان و خانمە دەرباریەکانی فرعون ناڕزایی دەرببڕن و بڵێن کە دەست لە کاری ئێمە وەرمەدەن و ئەوانیش بە خەیاڵی ئەوە یارمەتی باخەوانەکانەدەن هەموو ڕۆژێک ئازاریان ئەدان و کارەکانی ئەوانیان زیادەکرد بەڵام ئەو ژن و پیاوانە هەر زوو لە نەمام ناشتن و گوڵچاندنیش بێزار بوون و شەوان مێشوولە ئازاریانی ئەدا و بەیانیان ئەهاتنە لای من بۆ چارەسەری پێستی لەشیان کە مێشوولەی پێوەدابوو داوای مەڵحەمیان لێکردم هەندێک لەوانیش بە دزیەوە ئەگەڕانەوە بۆ تەبەز بۆ ئەوەی کاتەکانیان لە خۆشگوزەرانیدا بەسەر ببەن و ئەوانش کە نیانەتوانی بە نهێنی بگەڕێنەوە چونکەوەندە خۆیان نیشانی فرعوندا بوو بیناسازی شاری ئاسۆ بەرەوپێشەچوو، خانووەکان بەرزترەبوونەوە و دارەکان گەورە ئەبوون و زەویەکانی دەرەوەی شار پڕ ببوو لە شینایی بەسوود. من نازانم بیناکانی شاری ئاسۆ چەندی تێچوو، بەڵام ئەمزانی کە هەموو ئەو زەوی و پارانەی کە فیرعەون لە پەرستگای خوایەکەی پێشوو دەستی کەوتبوو لە دروستکردنی ئەو شارەدا خەرجکرا و کەمیشی هێنا. ئەبێ ئەوە بڵێم کە زێڕ و پارەکانی ئامون، هەمووی نەکەوتە دەستی فیرعەونەوە، چونکە کاهینەکانی ئامون لەبەر ئەوەی پێشبینیانەکرد کە لەوانەیە فیرعەون خوایەکەیان لەناو ببا، هەندێک لەو زێڕ عەمبارکراوەیان بەر لە دەستپێکردنی شەڕ بۆ شوێنی تر گواستبۆوە. بنەماڵەی پاشایەتی میسڕ بەهۆی ڕۆشتنی فیرعەون دابەش ببوو. شاژنی پێشوو واتە دایکی ئاخناتون کە ناوی تی ئی بوو، ڕازی نەبوو کە لە تەبەس بڕوات و کۆشکی ڕازاوەی پاشایەتی بەجێبهێڵێ. ئامیش کە کاهینی پەرستگەی گەورەی ئاتون بوو، پێشتر لەم سەرگوزەشتەیەدا باسیم کرد، هەر لە تەبەز مایەوە، لە دوای ڕۆشتنی فیرعەون باری گوزەرانی خەڵکی تەبەز هیچ گۆڕانێکی بەخۆیەوە نەدی و تەنها فیرعەون لەوێ نەمابوو، خەڵکیش ڕۆشتنی فیرعەونیان پێ ناخۆش نەبوو، بەڵکو بە فیرعەونێکی درۆزنیانە زانی و وایان بیرەکردەوە کە ئیتر لە شەڕ و ئاژاوەی ئەو ئاسوودە بوونە. شاژن نەفرتیتی کە هاتبووە شاری ئاسۆ، بۆ مناڵ بوون گەڕایەوە شاری تەبەز چونکە نەیەتوانی چاوپۆشی لە هاوکاری مامانە ڕەشپێستەکان بکات و بۆ جاری سێم کچێکی تری بوو ناویان نا ئان خس ئاتون و سەری ئەو کچەش وەکو سەری دووکچەکەی تر درێژ بوو چونکە مامانە ڕەشپێستەکان بۆ ئەوەی نەفرتیتی لە کاتی مناڵبووندا بە ئاسانی بزێت سەری کچەکانیان لە ناوسکی شاژندا وشی و درێژیان ئەکردەوە. خەڵکیش کە لەو دەستکاری کردنەی مامانەکان بێ ئاگا بوون، درێژ بوونی سەری کچەکانی فیرعەونیان بە یەکێک لە موعجیزەکان ئەزانی و وایان بیر ئەکردەوە کە لە جۆری سەری ڕەچەڵەکێکی گەورەی خوایەکانە کە بە شازادە خانمە جوانەکانی میسر بەخشراوە. نەفامی خەڵک گەیشتبووە ڕادەیە کە هەوڵیانەدا سەری خۆیان وەک سەری شازادە خانمەکانی میسر لێ بکەن و لەبەرەوەی لە دوای مناڵبوون ئیتر ناکرا سەریان درێژ بکەنەوە و بەو شێوەیە ناکرێت سەری ژنێکی باڵغ درێژ بکەنەوە پرچی دەستکردی تایبەتیان لەسرە کرد بۆ ئەوەی سەریانی درێژ نیشان بدایە بەڵام شازادە خانمەکان بۆ ئەوەی بیسەلمێنن کە درێژبوونی سەری ئەوان سروشتیە نەک دەستکرد، هەندێ جار بەبێ پرچی دەستکرد و بە سەری تاشراوە لە میوانداریەکان ئامادە ئەبوون و شاعیرەکان هۆنراوەیان لە وەسفی سەریان ئەهۆنیەوە و پەیکەرتاشەکان بۆ دروستکردنی شێوەی بتەکانی خۆیان چاویان لە نمونەی سەری ئەوانە کرد. لە پاش ئەوەی کچی سێەمی نەفرتیتی هاتە دنیاوە، شاژنی میسر لە تەبەسەوە بۆ شاری ئاسۆ گەڕایەوە و بە یەکجاری لەوێ مایەوە. بەڵام حەرەم سەرای فیرعەونی هەر لە تەبەس بەجێ هێشت، چونکە حەزی نەکرد مێردەکەی لەوە زیاتر سەرقاڵی پێداویستیەکانی حەرەم ببێت و ئەو زەکەمەی خۆی بۆ جێبەجێکردنی کار و باری ئەوێ بەفیڕۆ بدا. خودی فیرعەونیش ژنەکانی تری زۆر خۆش ناویست و تەنها هەندێ جار بۆ ئەنجامدانی ئەرکی هاوسەرێتی ئەچووە لایەن و من ئەمزانی نەفرتیتی لە هەموویانی زیاتر خۆشەویست چونکە لە هەموو ژنەکانی حەرەم جوانتر بوو لە دوای بوونی سێ کچ هێشتا هەر بە شاجوانێکی بەرجەستە لەقەڵەمدرا لەگەڵ ئەوەشدا نفرتیتی بۆ ئەو خۆشەویستیەی فیرعەون خۆی بە قەرزاری جادووگەرە ڕەش پێستەکان ئەزانی نەک جوانیە سروشتیەکەی خۆی و جادووگەرەکان پێیان وتبوو کە ئەگەر ئەڤینی مێردەکەی بپارێزێ لە داهاتوودا کوڕی ئەبێ شاری ئاسۆی ئاتون بە یەک ساڵ دروست کرا و ئەگەر کەسێک مێژووی دروستکردنی خانوەکانی شاری نەزانی باە و بهاتایەتە ناو ئەو شارە و بیبینایە وایە زانی کە هەر نەبێ دە ساڵە دروست کراوە چونکە دار خورما و داری سێبەردار و درەختە میوەدارەکانیان لە ڕگەوە هەڵکەندبوو هێنابوویانە ئەو شارە و چاندبیان هەندێ لە دارەکان وشک بوونەوە بەڵام لەبەر ئەوەی پێشببینی وشکەوە بوونیان کردبوو ئەوەندە داریان هێنابوو کە شاری ئاتون ببووە باخێکی سێبەردار و میوەدار و لە جۆگە لە ئاوەکان ماسی بچووک هات و چوانە کرد و مراویەکان لەبان شارە و ئەفرین و ئاسکە ماڵیەکان لە ناو ماڵەکاندا لە ناوەڕاستی گوڵ و جیایەکان ڕاکە ڕاکیانە کرد و لەکاتی چێژلێنان بۆنی بەهارا دەهات بەم شێوەیە شاری ئاسۆی ئاتون بە ناوی ئاتونەوە دروستکرا و کاتێکە وەرزی پای ساتەوە و ئاوی نیل بەرزبەوە فیرعون بە یەکجاری بڕیاریدا کە بە ڕسمی و شارە پێشکەشی ئاتون بکە ماوەیەک بەر لەوە بیناسازەکان و کرێکارەکان چوار شەقامی گەورەیان دروست کردبوو کە یەکێکیان لە ناو شارەوە بۆ هەر چوار لا ئەڕۆیشت و لە کۆتایی هەر یەکێک لەو شەقامانە بتێکی ئاتون دانرابوو. ڕۆژێکیان فیرعەون لەگەڵ بنەماڵەی پاشایەتی و دەربارییەکان بەرەو ئەو پەیکەرەی لە لای باکوورەوە بوو ڕۆیشتن و لەوێ بەڵێنی دا کە ئەو شارە هەمیشە بە شاری ئاتون بزانێت و تا زیندووە ئەوێ بکاتە بارەگای هەمیشەیی خۆی و لە دوای مردنیشی تەرمە مۆمیایی کراوەکەی لەو شاخە بنێژن کە کەوتوتە لای ڕۆژهڵاتەوە پەیکەر تاشەکان و ئەو بەنایانەی کە بواە گۆڕی فیرعونیان دروست کردایە لەبەرەوەی کەیانزانی ماوەی چەند ساڵێک لەو شوێنە شاخاویانە نیشتەجێبن بە ژن و مناڵەکانی خۆیانەوە ڕۆشتن و بەر لە ڕۆشتنیان فیرعون پیانی وت حەز ناکەم بۆ دروستکردنی ئارامگەکەم خۆتان ماندوو بکەن و لە کارەکەتان پەلە مەکەن، چونکە ئاتونی خوای من ئەڵێت، نابێت ئازاری کەس بدەیت و ئێوە ئەگەر ڕۆژانە دوو یا سێ کاتژمێر کار بکەن، لە دوای چەند ساڵێک گۆڕەکەم دروست دەکەن و هەوڵ بدەن خواردنی زۆر بخۆن و ژن و مناڵەکانیشتان باش تێر بکەن بۆ ئەوەی قەڵەو و جوان بن، چونکە ئاتون جوانی خۆشەوێت و جوانی ئەبێتە هۆی ئەوەی کە لە خەڵکیدا خۆشەویستی دروست ببێت و. لە گەلێک کە هەموو ژن و پیاوەکانی جوان بن کینە دروست نابێت. کاتێک کە فرعون فەرمانی دروستکردنی گۆڕەکەی خۆیدا گەورەکان و دەرباریەکانیش هەوڵیاندا ئەوانیش گۆڕ بۆ خۆیان دروست بکەن ئەم بابەتە فرعون و ئەوانی تریشی بە ئاگاهێنا کە پێویستیان بە خانەی مەرگ هەیە بۆ ئەوەی مردووەکان لەوێ مۆمیایی بکرێن و لەبەر ئەوە فیرعەون فەرمانی دا کە باشترین مۆمیاکارەکانی خانەی مەرگی تەبەس بهێنن بۆ شاری ئاتون فیرعەون ئەیزانی کە ئەو مۆمیاکارانن لە ناو پەرستگەی ئاموندا ئەژیەن و ئەوەشی ئەزانی کە تەنانەت یەک کەسیش لە کرێکارەکانی مۆمیایی کردن ئامون و ئاتون ناناسن، چونکە ئەوان لەبەر ئەوەی لە هەموو ماوەی تەمەنیاندا لەوێ بوونە، وەکو گیانەوەرێک لە قەڵەمەدرێن کە نابێت بە مرۆڤیان دابنێیت، چونکە بە جۆرێک خوێیان بە مردووەکانەوە گرتووە کە وەک ئەوانیان لێهاتووە. ئەو ڕۆژەی کرێکارەکانی مۆمیاییکردنی تەبەس بە سواری کەشتییەوە بەرەو تەبەس هاتن، خەڵکی لوتی خۆیان گرت و چوونە ژوورەوە، چونکە بۆنی تایبەت بەو کرێکارانە لە هەوادا بڵاو بووە و خەڵکی لەتاوا ڕایانەکرد و تەنها من لەو بۆنە ڕامناکرد، چونکە هاتەوە یادم کە منیش ڕۆژێک وەک ئەوان لە خانەی مەرگ کارمەکرد. بەر لەوەی مۆمیاکارەکان بێنە قەراخ شارەکە، خانەی مەرگێکیان بۆ دروستکردبوون و فیرعەون منی کردە بەرپرسی چاودێری دروستکردنی بیناکە و ئامادەکردنی کەرەستەی کاری مۆمیایی، چونکە ئیزانی کە کاهینەکانی خوای ئاتون ڕقیان لە مۆمیاکارەکان ئەبۆوە چونکە وایانەزانی کە ئەوان هێشتا شوێنکەوتووی خوای پێشوون و هیچ یەکێک لە کاهینەکانی ئاتون ئامادە نەئەبوو چاودێریی دروستکردنی ئەو خانووە بگرنە ئەستۆی خۆیان. من کارەکەی خۆم بە باشی ئەنجامدا چونکە جگە لە زانیاری پزیشکی خۆشم لە خانەی مەرگ کارم کردبوو ئەمزانی کە خانەی مەرگێکی تەواو پێویستی بە چ شتێک هەیە و لەو خانەیە چەند حەوزێکی گەورەم بۆ ئاو و خوێ دروست کرد و چەندین تەلارم دروست کرد کە مۆمیاکارەکان بۆ دەرکردنی ناوسک و کاسەی سەری مردووەکان و پێچانەوەیان تەنگاو نەبن. هەروەها لەبەرەوەی ئەمزانی کە شوێنی هەمیشەی کرێکارەکان هەر لە ناو خانەی مەرگدایە بۆ نیشتە جێبوونیان ژووری پێویستم دروست کرد لەبەر ئەوەی کە لەو شارەدا خانویان بۆ منیش دروست کرد بوو هەر لەو شارەدا مامەوە و لەوە بەدوا ژیانی من لەوێ ڕووداوێکی گرنگی تیا ڕوو نەدا، چونکە لەوانەیە مرۆڤ لە ماوەی چەند ساڵێکدا هیچ شتێکی بەرچاو لە ژیانیدا ڕوونەدات و هەندێ جاریش لە ماوەیەکی کەمدا کارەساتی زۆر ڕووەدات و من ماوەی دە ساڵ لە شاری ئاسۆ مامەوە و لەم ماوەیەدا کارەکانم هەمووی هەر وەک یەک بوو، هەموو ڕۆژێک نەخۆشەکانم لە ماڵەوە چارەسەرەکرد و هەموو ڕۆژێکیش ئەچوومە کۆشکی فیرعەون و هەندێ جاریش لە ژیانی من و دانیشتوانی تری شاری ئاسۆ هەندێ شت ڕووی داوە کە لە ڕووداوەکانی تری ئەو ساڵە بە بایەختر بوو. لە ماوەی مانەوەم لە شاری ئاتون زانیاریم هیچ زیادی نەکرد، بەڵام لەو شتانەی کە لە سەردەمی گەنجێتیم فێری ببووم سوودم وەرەگرت و وەک مێش هەنگوین بووم کە لە زستاندا هەنگوینی تازە دروست ناکات و لەوەی لە هاویندا کۆی کردۆتەوە کەڵک وەرەگرێ. دوور نییە کە لەم دە ساڵەدا تێپەڕبوونی کات ڕوحی منی گۆڕیبێ، چونکە تێپەڕینی شەو و ڕۆژ وەک بەردێک کە ئاو بەسەریدا بڕوا کار لە مرۆڤ ئەکا. ئاو لەگەڵ ئەوەشدا کە نەرم و ڕەوانە، بەڵام بەرد ئەتاشێت و سافی ئەکات و تێپەڕینی کاتیش ڕوح ئەتاشێت و شێوەیەکی تری بەسەردا ئەهێنێ. من بە هۆی زیادبوونی تەمەنم قورستر و سەلارتر ببووم و ئیتر وەکو سەردەمی گەنجێتیم بە زانست و زیرەکێکی خۆم نەئەنازیم و لەوانەیە ئەوەی بووە هۆی لەسەرخۆی و ڕەوش بەرزیم ئەوە بووبێ کە کاپتا بەردەوام پێی نەئەوتم تۆ پزیشکێکی گەورەیت و ئەبێ هونەرەکەی خۆت بناسێنی بۆ ئەوەی قەدرت بگرن کاپتا لەو شارە نەبوو بەڵکو هەر لە تەبەزە ژیا و لەوێ مەیخانەکەی خۆی و داراییەکەی منی بەڕێوە برد. شاری ئاسۆ لەگەڵەوەشدا کە بە جێگای نیشتەجێبوونی فرعون لە قەڵەمەدرا بەڵام بە شێوەیەک ئەی بردەسەر کە ئەدوت لە دنیایەکی تردا جگە لە میسر دروستکراوە و دەنگدانەوەی ڕووداوەکانی جیهانی دەرەوە وەک شەوقی مانگ کە شەوێک لە ئاو بدات و دوایی نەمێنێ ئەگەیشتە شاری ئاسۆ بۆ فیرعون شارەکانی تری میسر وەک ئەوە بوو کە نەبێت چونکە ئاگای لە ڕووداوەکانی ئەو شارانە نەبوو ئەو نەیەزانی کە لە شارەکانی تر وشکە ساڵی و نەبوونی و ئازار فەرمان ڕەواییەکە چونکە دەرباریەکان هەرگیز ڕاستیەکەیان پێ نەوت و ئەیانزانی کە نابێ ئەو شتانەی پێ بڵێن کە ئەبێتە هۆی دڵتەنگ بونی، ئەگەریش هەندێ جار ناچارەبون کە چەند شتێکی پێ بڵێن چونکە ئەیانزانی چارێکی تریان نیە، بە جۆرێک ئەو شتانەیان لە بەینی شتی چاکی وەکو هەنگوین و گوڵ و شتە بۆن خۆشەکان ئەپێچایەوە کە فیرعەون هەستی بە گرنگی ئەو ڕوداوانە نەئەکرد و لەبەر ئەوە ڕاستیەکانیان پێ نەئەوت تاکو توشی ژانەسەر نەبێ. شاری تەبەس لەلایەن ئامی کاهینی گەورەی تەبەس بەڕێوەچوو فیرعەون هەر شتێک کە بۆ پاشایەتی و دەسەڵاتدارێتی دزێوی بوایە وەک وەرگرتنی باج و دادپەروەریکردن و بازرگانی لە تەبەس هێشتبوویە بۆیە تەبەس وەکو جاران بە پایتەختی ڕاستەقینەی میسر لە قەڵەمدرا و شاری ئاسۆ بە جۆرە پایتەختێکی کاتی لە قەڵەمدرا ئامی خەزووری ئەخناتوون بوو، فیرعەون متمانەیەکی زۆری پێی هەبوو، کاهینی گەورەی ئاتوون وەکو پاشایەکی ڕاستەقینە لە تەبەسدا فەرمانڕەوایی ئەکرد، لە دوای ڕوخانی خوای ئامون ئیتر هیچ هێزێک نەبوو دژایەتی فیرعەون بکات و بتوانێ ببێتە بەربەست بۆ دەسەڵاتەکەی، کەواتە ئامیش کە بە ناوی فیرعەون و خوای نوێوە لە تەبەس فەرمانڕەوایی ئەکرد ناڕازی نەبوو، ئامی وای بیرەکردەوە کە لەبەر ئەوەی خوای کۆن لەناوچووە و دەسەڵاتی نوێژ لە میسردا چەسپاوە، ئیتر چیتر نائارامی و پەرێشانی دروست نابێتەوە. دەسەڵاتی ئامی ئەوەندە بەرفراوان بوو کە هەموو کەسێک و هەموو شتێک یەگرتەوە و ئەگەر دوو جوتیار یان دوو حەماڵ ناکۆکیان پەیا بکردایە ئەبوایە کێشەکەیان لەلایەن کاهینی گەورە یان ژێر دەستەکانی چارەسەر بکردایە و ئامی لەوەی کە فیرعەون لە شاری ئاسۆ ئەمێنێتەوە و ناگەڕێتەوە خۆشحاڵ بوو چونکە ئەیزانی کە ئەگەر فیرعەون بگەڕێتەوە بۆ تەبەس گرفت بۆ ئەو دروزەکا کاهینی گەورە بۆ ئەوی فیرعەون خۆشحاڵ بکە ڕازاندنەوەی شاری ئاسۆ و دیاری گران بەهای بۆ نرد و فیرعەون هەرچەندە زێر و پارەی بۆ تەواوکردنی شارە تازەکە بیوستایە کاهینی گەورە بۆیە نارد هورمهب لە شاری مەمفیس فەرمان ڕەواییە کرد و ئاسایش و هێمنی وڵاتیە پاراست چونکە ئەو هێزی ئەژنۆی هەموو فەرمانبەرێکی باج بوو کە بۆ سندنی سەرانە لە خەڵک ئەچوون و هێزی بازووی هەر پەیکەرتاشێکیش بوو کە ناوی ئامونی لەسەر بت و پەرزگاکان و گۆڕەکان ڕەشەکردەوە و لە جیاتی ئەوە ناوی ئاتونی لەسەر هەڵەکەن. فیرعەون فەرمانی دابوو کە تەنانەت گۆڕی باوکیشی بکەنەوە و ناوی ئامونی لەناو ئارامگەکە و لەسەر ڕووپۆشی مۆمیاییەکە ڕەش بکەنەوە و لە جیاتی ئەوە ناوی ئاتون بنووسن، جا کاتێک کە گۆڕی باوکی ئەخناتون کرایەوە ئیتر دیارە گۆڕی خەڵکی ئاسایش هەر ئەکرایەوە و ناوی خوای نوێیان لە جیاتی ئامونە نووسی. کاتێک کە ویستیان ناوی ئامون لەسەر گۆڕەکان نەهێڵن و ئاتونی لێ بنووسن، لەگەڵ ئەوەشدا کە هەڵکەندنی گۆڕ لە میسر قەدەغە بوو، بەڵام ئامین ڕەخنەی نەگرت، چونکە ئەو پیاوێکی زیرەک بوو، ئەیزانی کە تاوکاتی فیرعەون بۆ شەڕکردن لەگەڵ مردووەکان ئەچێ، کار و فەرمانەکانی مەترسی بۆ زیندووەکان نییە و مرۆڤ ئەبێ نەفام بێ کە بە ڕێگاگرتن لە کارێک کە دژی مردووەکانە، فیرعەون.